هەرگیز زیاتر پێی نەگوت یاری بە خواردنەکەی کورە پێم بڵێ تۆ چیت دەوێ هاتیمە تا پێت برێم ئەوە پاشا بە تەما بێتە ئێرە کەواتە لە خۆ درێژ بدین و هەتا بزانێت لۆچ نهاتە حەفلەکەی سیر کە زازوو تو هاتکردنانی نێوەڕۆم لە دەست چێ ئەزەت و متمانەی باش لە دەست دەدێ کاتێک پاشا ڕوبەڕوو دەبتۆ لە بۆرە هیچ درێ کللو نامینێت و هەتا پشتی تێکەی من لە ترسان دەلەرزێ. ناویشە قۆرانێ مەکەن بۆ شدایەتێک سم بافڕم ئەڵە سام تفی کەرەوە وەختەشگە لە باشاتی پاشە کوێ بێن دەبوونە پیسە چییە ئەی بابە ئوو پێم بڵێ بۆچی برا گەورەکەی من دێتە خوارەوە لە بەرزایەکە دێتە ناو کەسانی ئاسایی من و سەرابی تۆمان نەبینی لە کاتی پێشکەشکردنی سیمبا کەواتە ئەمە ئەمڕۆ بوو؟ ئۆه من وا هەست دەکەم خراپم ئی بابە پێویست بوو کە من هۆشم لای خۆم بە ئەدی کو دەبی وش لەک نەخۆت بێت و ئەتو برای پاشە دەبا پێش هەمووان لێ بای لە پێش پێشوش دانیشت بای ئەدی کو دەزانی کە من لە ڕیزی پێشەوەم جەوامەکە پەلە قاژت وەی پێ بکە دەمخۆ. ئەو تۆپەڵە قژە کۆڕی من و پاشای داهاتووی تۆیە ئۆ پێویستە مەشق لەسەرەوە کەم کە چۆن کوورنووش بەرم تۆ ناتوانی ئاوا پشت لە من بکەی سکا ئۆ نەخێ موفاسا ڕەنگە تۆ نەتەوێ وا پشت لە من کەی ئەوە بەرەنگاربوونەوەیە کەمێ ئارام بە پاشا من خەون بەوە نابینم تاوەکۆ بەرەنگاری تۆ ببمەوە تێ ئەدوو چ دەرەی باشە کەواتەدا ئەو مێشکە دەسەڵاتی هەبێ و منیش پشتی شێرم هەیە بەڵام تاو کاتێ دڵەکە ڕاق دەبێ کورە خەمی لێ مەخۆ هی مالیکە. زازۆ. کورە فکری لێ مەکە وەتی هی مالیکە لەوانەیە بۆ خۆی زۆر باشتریش بی لە ئەوەی ئێستاکە بەدری تو دەبی بڕۆ با پیاسە شێ و دار و بەردەی بکەین. باوکە باوکە دەی باوکە پێویستە ئێمە بڕۆین هەستە ئۆ ببوورە ئەری باوکە باوکە بەخەبەرە بانگ باوکە باوکە باوکە دەی هەستە دەی ئەرێ باوکە دەی تکایە هەڵسە دەی باوکە با بڕۆین ئەی باوکە تۆ بەڵێنت بە مندا باشە باشە بە خەبەرم بە بەڵێ سیرکە سیمبا سیرکە سیمبا هەموو ئەو شتانەی ڕووناشی پێدەگات هیشانشینی ئێمێ واو ماوەی دەسەڵاتداریی پاشا وەکو خۆر هەڵدێت و ئاوا دەبێت. سیمبا ڕۆژێک دێت کە خۆر لەگەڵ من ئاوا دەبێت، هەروەها لەگەڵ تۆ هەڵدێتەوە وەک پاشایەکی تازە. ئەوانە هەموو دەبن بە هی من؟ هەموو شتێک. هەر شتێک کە ڕووناکی پێ بگات. ئەیتی سەبارەت بە شوێنە سێبەرەکان. ئەوە لە پشت سنووری ئێمەوەیە هەرگیز نابێ بچیت بۆ ئەوێ سیمبا. ئەی پاشا ناتوانێ هەموو شتێ بکات؟ ئۆ بوون بە پاشا زیاتر لەوە پێویستە کە تۆ بە ڕێگای خۆتەوە بیت. ئاوایە؟ سیمبا. هەموو ئەو شتانەی کە دەیبینی یەکتر دەگرنەوە لە تەرازووی ژیاندا. تۆ وەک پاشایەک ئاگداری هەموو ئەو شتانە دەبیت و ڕێز لە هەموو دروستکراوەکان دەگریت. لە مێروولەیەکی بچووک تا ئاسکێکی بازدەر. باوکای ئێمە ئاسک ناخۆین؟ بەڵێ سیمبا، بەڵام با بۆتی ڕوون بکەمەوە. کاتێک کە دەمرین جەستەی ئێمە دەبێتە گژوگیا و ئاسکەکان گژوگیاکە دەخۆن. و هەروەها بەم شێوەیە ئێمە بەیەکەوە بەسراوینەتەوە لە بازنەی ژیاندا. ماندنەبی پاشا. بەیانیت باش زازو. ئەجە من هەوالەشی زۆر بە پەلەم پێیە. کورە ڕاو کردین نانە فێرە شتە قۆڕانێ مەکە باشە یەحنی بسفڕێم ئیلو وڵی خەتای خۆمە هەوڵ بدە هیچ دەنگێک دروست ئەو چی نەکەی. پێ دەرێ پاشە ئەرێ پاشە سیمبا یا ئەوە زۆر باش بوو کورە دێت ئێستا ئەمجارە کورە گەورەم کەم دیارەکە هاتنە ناو سنووری مە بگێ زازوو سیمبا بەرە ماڵەوە باوکە من ناتوانم بێ نەخێر کوڕم ئەرێ بۆچی بۆی شوێنێک نامبات ئۆ مامۆستا گسکۆکە جێمە دێت ڕۆژەشی جێگرەوەی پاشای دەبی ئەزا وەختین دەتان بەکەی خۆت کەمتیارەکان ڕاو بکەیت ئەزە لێ دێم جارە فکر لە وشانە مەکەوە دەتوانی هەڵم بسەنگێنی مامەسکار من ڕقم لە یاری هەڵسەگاندنە من دەبم بە پاشای بەردی سەربەرزی ئۆه باشە تازە باوکم هەموو شانشینەکەی نیشاندا هەروەها من هەمووی بەڕێوە دەبم بەڵێ زۆر باشە تۆ ئێستا من ببەخشە کە ناتوانم باز بدەم چونکە ئەوە شتێکی باش نییە هێی مامۆسکا کە بوومە پاشا باشە من تۆ بکەم بە چی؟ بمکە بە مامی مەیمونەکان. تۆ زۆر سەیری. تۆ هیچ بیرۆکەیەکت نیە. کەواتە باوکت هەموو شانشینەکەی بێ پشان دای بە تەواوەتی؟ هەموو شتێک. بەڵام خۆ ئەوەی پشان نەدای کە چی شتێ لە پشت چیاکان هەیە؟ نەخێر نیشانی نەدام وتی ناتوانی بڕۆی بۆ ئەوێ. ئەو بە تەواوەتی ڕاست دەکا ئەوێ ترسناکە تەنها شێرە ئازاکان دەچنە ئەوێ. باشە پێم بڵێ چی هەیە لەوێ؟ ببورە سیمبا من ناتوانم ئەوەت پێ بڵێم. ئێ بۆچی؟ سیمبا سیمبا من تەنها دەمەوێت برازا جوانەکەم سەلامەت بێ و هیچی تر. ئێ بەڵێ من تاکە برازای تۆم. هۆکاری تریش هەیە کە لەسەرمە بتپارێزم. گۆڕستانی فیلەکان شوێنێک نییە بۆ شازادەی بچووک ئوپس. تۆ دەڵێی فیلەکان؟ واو! ئۆ وابزانم زۆرم وت لە دەمم دەرچوو. تۆ هەر پێویستە بزانی ئیتر زوو بێ یاخود درەنگ بەهەرحاڵ تۆ شێرێکی ئاقڵی تۆ تەنها چاکەیەکم لەگەڵ کە بەڵێنی ئەوم پێ بدە کە هەرگیز نەچیتە ئەو شوێنە ترسناکانە باش باشە مامە ئافەرین بۆ تۆ بچکۆلە دەی ئێستا تۆ بڕۆ و یاری بکە بۆ خۆت هەروها لەبیرت بێ ئەمە نهێنێکی بچووکی نێوانمان بوو سلااو ناڵا سلااو سیمبا تازە گوێم لە شتێک بوو سەبارەت بە شوێنە مەزنەکە سیمبا ئەو من خەریکی خۆشۆردنم دەی وەرە ئێستا کاتی تۆیە ئەرێ دایکە ئەرێ دایکە دەی وازم لێ بێنە باشە باش ئێستا پاک بوومەوە دەتوانم بڕۆم کەواتە ئێمە بۆ کوێ دەڕۆین باشترە هیچ شوێنێکی گەمژانە بەڕاستی ئەوێ شوێنێکی خۆشە کەواتە ئەو شوێنە خۆشە لە کوێیە ئەو لە دەوروبەری چاڵە ئاوەکە ئاوەکە بەڵێ چاڵاوەکە شتێکی خۆشی هەیە ئەو کاتێ گەشتیم بەوێ پێت نیشان دەدەم دایکە دەتوانم لەگەڵ سیما بڕۆم تۆچی دەڵێ سەرابی باشە تکایە من کێشەم نییە بڵێ دەتوانم لەگەڵتان بێت ئەرێ نا بازاز لەگەڵ ئێمە نێ وەرم باچینەکە فیلەکان چەندی زووتر بگەنەوەی لە خۆمانتان زووتر بینەوە کاتە بەڕاستیمە بۆ چێ دەڕۆین گۆڕستانی فیلەکان وا سازو گوێ لێ دەبێ باشە کاتە چۆن بتوانین ئەو باڵندێ لە کوڵکە ئێستا شتێک دەدۆزینەوە ئۆ بە تەماچنانگۆ کورە نەسنا و لا و لای شەرمەزاری پاشام نەکەن دوای بەخوای جاشکە ناتین مۆزیانە دوای خەرک وە زانن گو خۆشەویستی یەکترینە ئەزە لێوەتان پێدرێت یەکترین دەبنە ژن و مێرد ئەوهایان دانایە ئیمزاشیان لەسەر کردیە. مانای؟ پێشتان خۆشە سەنا دەبری وڵای پێمان خۆش نییە نایە من ناتوانم ئەو بخوازم ئەو هەوڕێمە بەڵێ ئەمە زۆر نامۆ دەبێ ئیدە بووم بوون کەم درتان دەشێنم بەرام ئەنگۆ بەس کە شێرن یەکتا مێنە و یەکتا نێرن ئەزێ گەورە من ئەردی دەشێرن ئەوە نەریتە بابم بە پاشە خۆم دەزانم ئەوە چۆن پەیڕەو دەکەم ئەوەی نابینن هەتا مابم وای دابنێکە تۆ دەرکراوی ئەگەن گو بۆ نوعی بتان لە خۆتان شتێکی بکەن باشە ئەوە پاشای داهتووە بەڵێ تۆ دەبێ ئەوە بکە کە من پێت دەڵێم ئەمن کەجی و قسانم کردە ئەی بە لۆنگ و بختانی بەم دەکەن وڵای جاشکە من لەگەن گو نایە مەنگو منافقین دەبرودەی نەتان هێشتا واز ناهێنی؟ ئەگەن کردە مردم ئێستا زۆر قورسی ها کردە خۆش سوکە کرێت تێناگە حیوانی زۆر باشە سەری گرت ئەومان بزر کرد بەڵێ من بلیمەتە هەی بلیمەدەوە بیرۆکەی من بوو. بەڵێ بەڵام من جێبەجێم کرد. لەگەڵ من؟ ئۆ بەڵێ من بردمەوە واز بێنە. دووبارە بردمەوە؟ ئەودا گەچی بوو ئەو ئێمە کردمان واو ئەوە بەڕاستی زۆر ترسناکە بەڵێ ئەوە مەزن نییە؟ ئێمە تووشی کێشەیەکی گەورە دەبین بەڵێ دەزانم من سەرم سوورماوە لەوە هێشتا مێشکی مابێ تەنها یەک ڕێگا هەیە بۆ زانینی ئەمە وەرە باپچین سیرکەین ئەگو نابی لەو جێ بۆ زۆر خەتەرە لۆنگۆ بکشێنەوە شێنەوە وەڵە بابت بزانێ عادمتان دەکەی لە زۆر خەتەرە باب ناوێ دنوکی مۆسترسا هەتی مەخودگە لە جوانی ئەگو لێرە بەس ئێستامتان بەکەلک دێ ئەمە هاتی نەزێژی خەتەرە ئەجام دەرم بابچینەوە مارێ تۆمە ترسێ تۆ بێخەم بە من لە هیچ ناترسم من تاوەکو ێسە لە هیچ نەترساوم هاهاها چاتێرکوانە؟ وڵی من نازانم باوکە من تۆ بە ئەنقەز لە فەرمانی من لا دەدەی باوکە بمبورە دەی با بڕۆی نەماڵەوە وامزانی تۆ زۆر ئازایت وەرە نالە چیم بە ئاخ لێدانی دەخۆی سیمبا سیمبا دەزانی زۆر لە تۆ بێ ئومێد بووم دەزانم تۆ خەریک بوو دەکوژرای تۆ بە ئەنقەز لە فەرمانەکانی من لا دەدەی خراپتریش لەوە تۆ ناڵەشت خستە مەترسیەوە من تەنیا ویستم وەکو تۆ ئازابم باوکە من تەنها لەو کاتە ئازام کە پێویستە ئازابم سیمبا، ئازابوون مانای ئەوە نییە کە بە دوای کێشەدا بگەڕێی. بەڵام تۆ لە هیچ شتێک ناترسی باوکە. ئەمڕۆ ترسام. ترسایت؟ بەڵێ. وابزانی کە تۆ لەدەست دەدەم. ئۆو، وابزانم پاشەکانیش دەترسن ها. بەڵام دەزانی چی؟ چی؟ وابزانم ئەو کەمتیارانە زۆر ترسان. چونکە کەس لەگەڵ باوکت هیچی پێ ناکرێت وەرێرە ئەو نەخێ نەخێر نەخێ باوکە تۆنگێ باوکە باوکە ئێمە هاوڕێین ڕاستە ڕاستە هەروەها هەمیشە لەگەڵ یەکتر دەبین سیمبا با من شتێکت پێ بڵێم کە باوکم بە منی گوتووە سەیری ئەستێرەکان بکە پاشا گەورەکانی ڕابردوو لەو ئەستێرانەوە سەیری ئێمە دەکەن بەڕاست بەڵێ کەواتە هەر کاتێکەست بە تەنایی کرد تەنها ئەوەت لەبیر بێت کە ئەو پاشایانە بەردەوام ڕێنوێنی تۆ دەکەن بە هەمان شێوە منیش. ئەی خوا ئەمە چ بکەین ها لەبەر ئەو شێرەی ناتەنین شتە جێڕا بکەین ئەو شێرە ڕاز لەمە بیتە بەرە دەرێن پێمەکەنە کورە با منیش بۆگەنیە ئەو دەزانین چیە ئەوجا ئەوە شرینە ئۆ بێگومان ئێمە شێر هەموومان خراپ نین ئەو گەورە ئۆسکار ئەوە تێە نەمان زانیەتیەکە نەو قسانە ناکەین بەرێ وجی پاشای بەرێ من دەیبینم تەمەشاکە بۆی دەرێن شێر بە کرداری وەکو ئەوەی کە بەچکە شێرەکەم وەکو دیاریەک ناردبوو بۆتان وە ئێستا ئەمە بۆ خۆتان دابەش بکەن. ئەی ئەتوو ئەوە بێبەش فەرمان کە بزانم چێ دەوێ بالە بۆت بکوژن سکار بەێ ئەم پێمە برێت بزانم چێ بژێن وە فاسێ بکوژێن ها؟ بە تەواوەتی. that your powers of retention are as wet as a warthog's backside. But thick as you are, pay attention. ئەرێ ئەم لوسە ئەمە بۆ مردنی پاشا لۆ پێ مرێ ئەو نەخۆشە ئەتۆ زۆر ناشرینی سیمبان بۆ بکوژە بەرە بەرە قسەی تووە ئەمە پاشامان ناتن پاشامان ناتن پاشامان بەڵام پێویستە پاشاشتان بوێ خەرەت و گوتت چونکە من لەمە دووا دەبمە پاشا لەگەڵ من بمێنەوە تۆ لێرە بۆستە. باوکت سوپرایزێکی سەرسوڕهێنەری بۆ تۆ هەیە. چی؟ ئەوە چییە؟ ئەگەر پێت بڵێم ئەوە نابێتە سوپرایز بچکۆلە. ئەگەر پێشم بڵێی وا ڕەفتار دەکەم کە نازانم. هوهو تۆ بەڕاستی کوڕێکی لاساری. دەی مامۆسکار. نا نا نا نا نا نەخێر ئەمە تەنها بۆ تۆ و باوکتە وەکو شتێکە لەبارەی باوک و کوڕ و باشترەکە بڕۆیت و تەماشا منیش لەگەڵت دێم. نا نا پێویستە لەسەر بەردەکە بی وە پێویست ناکە جارێکی تر کێشە دروستکەی وەگە ئەوەی کردە لە لای کەمتیارەکان تۆ بەمە دەزانیت؟ سیمبا هەموو کەسێک بەمە دەزانێ بەڕاست؟ ئۆ بەڵێ تۆ کەسێکی بە بەختی باوکت لەوێ بوو تۆی ڕزگار کرد ئۆ بە ئەمە لە نێوان خۆمانابێ لەوانەیە تۆ بتێ پەرە بە نەڕینە بەرزەکە بێنی ئۆ باشە هێی مامە سکار سوپرایزەکەم بەدڵ دەبێ؟ سیمبا ئەمە شتێکە کە پێویستە بۆی بمری. بەسە کورە شینە زەلام شەرمت بەخۆی دەگری لە برسان ئەم ناتانم زۆرم برسیە دەمەوێت گەمێشەشی بخۆم کورە سندانی بخۆی یانە ناتان فەرخکانش بخۆما پێ برێ نا ئەجە با دوای سکارش لێمان تووڕە نەبیتن ئەوە تەها دەر با بڕۆین ناڕای بەهێز زاسو یارمەتیم بدە نەجێ خۆت بە وابا بدێ کورە باشە ئاکا ها باشم لە چێن دەرەیە خۆت بگرە سیمبا باوکە کارە و زۆر خەتەرە کورە تو مامیێویی دەبڕشتە چی بکە باشم دەسم جەماعەتی دەینم ئەتو جێ سکار براکەم یارمەتیم بدە هەر بژی بۆ پاشا. باوکە؟ باوکە دەی دەی هەستەوە باوکە دەبێ بچینە ماڵەوە باوکە یارمەتی! سیمبا پێم بڵەوە تۆ چیت کرد کۆمەڵێک بزنە کیوی هاتن ویستی ڕزگارم بکات ئەوە ڕووداوەکە بوو من مەبەستم ئەوە نەبوو. بێگومان بێگومان تۆ مەبەستت ئەوە نەبوو. هەرگیز هیچ کەسێ ناوێ شتێکی ئاها ڕوو بدە دڵنیە بەڵامی تر پاشا مردووە ئەگەر بەهۆی تۆ نەبووە ئێستا ئەو دەژیە. ئەبێ دایکە چۆن بیر بکاتەوە ئێستا من چی بکەم ڕابکە سیمبا ڕاکە ڕابکە و هەرگیز مەگەڕێرەوە خۆت ون بکە دایە گۆشتی شێری خۆش نییە کا پێ برێ نەگەڕێەوە دەی بەێ جێ لە بوو نییە گرە نەکەی داعشکە بێوێرە دیارەت کوژین مەرگی موفاسا بەڕاستی شتێکی خەمناکە ئەو هەموو شتێکی کرد تاوکو مێگەلەکە بپارێزێ ئەوە بۆ من لە دەست سوودێکی قوڵە زۆر ئازار بەخشە وا من بە دڵێکی شکاوە ئامادەم تەختی پاشایی بگرمە ئەستۆ هەر لەگەڵ خۆڵەمێشی ئەم پەرژانەیە پێویستە ئێمە ئیتر هەستینەوە بۆ پێشوازی کردن بۆ سەردەمێکی نوێ و ئیتر شێر و کەمتیارەکان یەک دەگرن هەمومان دەبینە یەک مێگەل کە ئاست و ئەست و ئولوا داوم بوو شرق شرق شرق شرق شرق ئاست و ئەست و ئەولا ئیشی کرد هاتوو باشی ئاقر وا بزانم ئەتو یە قزما و بمری ئەم قوتارم کردی چرمە سرۆ بۆ نەخۆشەی هەردووکما قوتارمان کردی سپاس بۆ یارمەتیدانتان راوەرا شێوە کاچی من نازانم ئەوە دەرم گەلە قشتۆگەی ونیا ئەم دەرێم ئەو لە ماری دەریان کردیا نانانانا ئەم دەرێم بزر بووە پێم برێت چ بووە کورە چەند ئاتیکە ئەوەی کەم جار شێرەی ئەوەندە ببینم خۆم سو کرد ئی مارتانێکی خەچێ دەری چێ گرنگی پێدەدا ناتوانم بڕۆمەوە دەوەها برێت و دەرکرای ئەجە چ قەیدی ئەمەش وینە ئەدو چت کردە شێرەکەم شتێکی زۆر ترسناک بەڵام نامەوێت باس بکەم ئەخەم حەزم نوێژیم لێبیتێ دێڵە دەیتیمۆ باشتەشی لە بۆ بکەیت ئای مامۆ مامۆ مەمەد ئالی وەی وەی تو گەنج بیست و پێنج سایالی خالێش داری دێ تا دێنا ئای خۆشەکەی ئەدی بە من سترن ئەمنێ تا ئێستاکە بە تەنێما چێ بتە برادرم تری زۆر دەکەی لۆێ کەس نامتە برادرە کە زۆر بۆگەنی لەتم بە کەس نیە ئەوەی دەڕوا با بڕوە نابیت ئەوە لە خۆ بە برادر یەکتری ئەوش ئەو شێرۆگە دەترسی ئەفۆن یاخوا بەخێر بێ لوگەری زانتای تۆ لێرە دەژی؟ دەری سەرڕێ ئاکرەیە ئەتو لێرە لەگەر ماقەت بێزار نابی ئەوە زۆر جوانە زەڕەوەی سندان من دەتوانم کەرە چی یەک بخۆم بەجێ من دەکەی کەرە چی مەخۆ ئەی ئاسکی کێوی؟ نە کەرکەدان؟ نە هەتوو دەبی واز لە شتانە بینی ئاگە لەگەمە دەگەر دەبی شتانە بخۆی ئەو خواردانێمە دەخۆین ئەوە پیزایە لەک نەما هاتووە و شتانە بخۆ عجبجان چەند جوان دەبی دێ فەرموو ئەو باشە حەکوونە مەتاتا خوڕاوییە بەڵام تێرم دەکات وەلا فێرمان کرد ئەتکوژم ئەتخۆم بەرێ گەورە مەت و پاشای کاکە وەڵای منان ئەزم لە گورانیانێ لوێ و گورانیانم گو بە قورعیت کەش دەزانم بەس نەوەک پێ ناخۆش بی ئەدی کرە سەرات ئەم جاریان چی ڕووی داوە ئەمە مشکلێکی گەورەمان هەیە ڕەوە بچم باز دەکەم سکار ئەمە نانمان نمە برێ ئێستا وەختی نانی ئێوارەیە هیچمان نیە بخۆین دەبرین لە برسان ئەمە کاری شێرە مێینەکانە ئەوان ڕاو دەکەن نەگەێ پێم برێ بەڵێ بەڵام ناچینە ڕاو خۆشتی زۆر لەمە خۆشترەیە کورێت گۆشتم پێوەیە بەس دەندووکە شتێشکە بخۆن خۆ هەزەلی مەکە زازۆ شتێکی لێ بکەم بۆ خۆت بزانم مفاسەر و شێری باشتر بوو نێت خۆ پێم بڵە چی دووە ئەوە گوتم مفاس ئەوە گوتم چه هەیە بخۆینە باشە ئێستاش بڕۆنە دەرەوە بڕۆین ئەوە دەرەمەشدا برسیمان دەرەوە وەی هەش هۆ سیمبا پرسیت گەلە جوان وەزایی سپاس بەڕاستی منێسا زۆر تێرم ئەمنیش وەختە زگم تەقیتنەوە تۆمبا تۆ بەرازی ئەو ئەوجە چیە؟ تیمۆن هۆبەری ئەرێ منە ئەو ماوەکە فکر دەکەم و نازم ئەو نوکتانە چی لە ئاسمانێ عجە توخوا ئەوە ئیوێ نەزانی کورە جێل و چ لە پێم برێوانە چیە چێ شتی دانێ بەڵێ چێمە داناوە ئای بابای وەلای پیشایت بەرەواش کردما باشتر بوو لەو قسەی کورە بە قورعان دەما خوات ناکەم چیوە وی نانا ئەتی بۆ لۆ کەرەوە کردی لۆ شلی گۆن تێکردی لۆ خەی وی نانا ئەو چەوەرا لە پشتە خەمن نەبی پاشەکەی دیلەک نەمدا خەمیر کوانت هەنەبیتن گەلە دەی لە دوور چاویدا دەی سیمبا ملی بگرێ لە ئادی لە ئادی لە دەی عەلی نەم بۆ سیمبا بە کەلکمان دێتن ناڵە بەڕاستەوە تۆی تۆ چیت ئەوە منم سیمبا سیمبا؟ واو تۆ چۆن واو تۆ لە کوێ هاتووی من زۆر خۆشحاڵم کە تۆ دەبینم ڕاستی باوەڕ بۆ ئەو چی وە؟ ناکەم. ئەو چی خەو مێلیر کوانە ئەو تۆ چی دەکەی لێرە مەبەستی چ لەوە چی دەکەم لێرە تۆ لێرە چی دەکەی ئێی ئەوە چ دەقە و مێلێر کوانە تیمۆن ئەمە نالەیە باشترین هاوڕێی منە نالا یان نالا بەڵێ هێی پۆمبا خێرا وەرە ئێرە ناڵە ئەمە پۆمبایە پۆمبا ئەوە ناڵێ وڵە خۆشحاڵم بەز یەکەس باو بمخوا منش زۆر خۆش ئەتو پاوش بە راوشتن راوشتن ئەم با مێشک و بینمەوە سەرە خۆم لەوەی تێبگەم هاتووەوی دەناسی ئاویژە تو دەناسی بەزەوە چەند لە مێشە لەک نەمەیە یعنی کۆ تو ناسی و بۆ برادێت بەشەر لە خۆی بێزارە ئارام بە تیمۆن بۆ سەدام کەس دەزانێت کە تۆ ئەو هەموو کاتە لێرە بووی هەروەها دایکت ئەو چۆن بیر دەکاتەوە؟ ئەو پێویست ناکا بزانێ پێویست ناکە کەس بزانێ بێگومان دەبێ بزانن هەمووان باوەڕیان وایە کە تۆ مردووی وا بیر دەکەنەوە بەڵێ سکار لەبارەی جوولەکە تۆ پێوتین بەڕاست پێم بڵێ ئەو چی تری گوت شتێکی گرنگتر هەیە بیڵێیت گرنگ تۆ زیندوی تۆ پادشایت تۆ هەموو شتێکی پاشا چی ژووکە دەزای قسەی زۆر ئەتی کۆکە دەکەیەت و پاشا دەزانین چی خاوەن شکۆ هەرچ دەرێ من لە خزمەتدا کورە پاشایە چ و حارسە و کرم خورە ئەو کە فشە پاشای منە ئاخە پێکەنینم پێدی هاتو پاشای نا سیمبا نەخێر من پاشا نیم لەوانەیە پێشتر بوو بام بەڵام کاتێکی زۆری بەسەردا یانە من جێلمیان گۆ درۆی دەکەن هاتو پاشا بووی باشە لۆ بە من نەگۆدیا سەرکەن من هەر کەسەکەی جارانم مادەم وەگو داوەتە دەکەم هاوڕیان دەتوان بۆ چەند خولەکێک بەجێمان بهێڵن چی بووە؟ ئەوە وەکو ئەوە وایە کە لە مردن گەڕابیتەوە تۆ نازانی ئەوە چەندە مانا بەخشە بۆ هەمومان چمانایەکی هەیە بۆ من هێ جۆمە دەرێ بەڕاستی من زۆر بیرم کردبوویت منیش بیرم کردبووی دەزای چیە پۆڵ بە ئەم خەتایەت بوو دەی ببوورە کورە ببوورەی چێ تمژا ئەوان ڕۆیشتن ئامەیان بەجێهێشت. ئەرە تۆ ئستەکەی؟ ئامە دەزام شتی وها دەقەومێ. چ؟ ئەوانیش هیچ مەعلوماتەکیان نییە ئەو. ئەوجە ویان گوت بە گوت بایان ئەو گۆ بڕۆن و ئەوە عەشق و غرامیاتی دەکەین ئامە سێ بووین و ئێستا بووینە دوو. ئەو. کەسیش نەما ئێستا دیفاع لەمە بکاتن. هەتا ئێرە بوو هاوڕێکێکەکەمان کۆتایی پێهات کۆتایی ئەرین و نەگریای ئێرە شوێنێکی خۆشەوانە؟ ئێرە زۆر جوانە بەڵام لە شتێک تێناگەم بۆ تۆ هەموو کاتە زیندوو بوویت لەبەرچی نەگەڕایتەوە بۆ بەردی سەربەرز باشە بەڵام پێویست بکەوە بە تەنها بڕۆم بە تەنها بژیم وەوام کردو ئەمە شتێکی خۆشە بەڵام ئێمە پێویستمان بە تۆ بوو نەخر کەس پێویستی پێم نییە بەڵێ پێویستمان بوو تۆ پادشای نەخێر زۆرمان لەوە چەژمن پاشانیم سکار پاشایە سیمبا ئەو لەگەڵ کەمتیارەکان دەستی بەسەر خاکی سەربەر زاگرتووە هەموو شتێک تێک چووە خواردن نەماوە ئاو نەماوە سیمبا ئەگەر بە زووی شتێک نەکەموان دەمرن من ناتوانم بڕۆمەوە بۆ تۆ لەم تێناگەی من لە چی تێناگەم نانانا گرنگ نییە هەکوو نەمەتاتا چی؟ هەکوو نەمەتاتا ئەمە شتێکە کە لێرە فێری بووم سەیر کاندێک جا شتی خراپ ڕوودەدات سیمبا ئینجا شتێک نییە کە تۆ بتوانانی بیکەی کەواتە بۆچی نیگەرانی چونکە تۆ بەرپرسیاری لەوانە ئەی باشە چی دەربارەی تۆ من چوم یارمەتی بدۆزمەوە و ئەو کاتەش کە چوم من تۆم دۆزیەوە تۆ تاکە هیوای ئێمەی ببوورە تۆ چیت بەسەر هاتووە ئەو سیمبایانیت کە بیرم دێت ڕاست دەکەی من ئەو کەسە نیم ئێستا تۆ ڕازی بووی نەخێر تەنها بێ هیوا بووم دەزانی تو هەروەکو باوکم ڕفتار دەکەی باشە هیچ نەبێ کەسێکمان واین جۆ بگرە وا دەزانین لە ناکاو دەرکەوتی دەتوانین پێم بڵێ چۆن بژیم هەتا تۆ نازای من تووشی چی بووم باشە دەزانم ئەگەر پێم بڵێ لە بیری بکە باشە ئەوە هەڵەیە من ناتوانم بگەڕێمەوە بار حاڵە مەچی دەسەلمێنێت هیچ شتێک ناگۆڕێت ناتوانین ڕابردوو بگۆڕین تۆ گوتت ئەمیشە ئاگات لە من دەبێت بەڵام واناکەی ئەمەش تەنها لەبەر منە هەمووی هەڵی منە هەڵی منە بەڵێ دەی خۆ تۆش دەتوانی لە سەرەتاوە بیبڕیتەوە هاهاهاهاتر واز بێنە تۆ بە دوای من کەوتۆی تۆ چی پرسیارەکەوەیە تۆ تۆ چی وا بیرم کرەوە دەزانم ئێستا ئەوەندە دڵنیا نیم باشە من دەزانم تۆ چی وەرەێرە ئەمە نهێنیە دەبێت پێتی بڵێن وابزانم نهێنیەکە ئەوەیە دەبێ گۆرانێکی ئیسپانیت بۆ بڵێم بەسیکەی تر ئێستا دەبێ ئەمە مانای چی بێت بێگومان ئەوە مانای ئەوە دەگەێنێت کە تۆ مەمونیت وا بزانم تۆ کەمێک تێک چوویت تۆ هەڵی من ئەو کەسە نیم کەوا تێک چوو بم تەنانە تۆ نازانی خۆشت چێ ئەو ئەجا بزانم تۆ دەزانی بێگومان دەزانم تۆ کوڕی موفاسایت. نەخێر تۆ دووبارە هەڵت کرد ئەو زیندووە هەروەها من نیشانتی دەدەم تۆ بە دوای من داوەرە من ڕێگاکە دەزانم دەی خاوە خاوە مەکە دەی پەلە بکە بۆسە بۆسە دەی خێراکە دەی دەتوانین لەسەر خۆبی بۆسە سەرێکی خوارەوە بکە ئەمە باوکم نییە ئەمە تە ناوێنەی منە نەخێر باشتر سیر بکە. دەیبینی ئەو ئێستا لە ناخی تۆدا دەژیێت سیمبا باوکە؟ سیمبا تۆ منت لەبیر کردو نەخێر چۆن بتوانم تۆ لەبیرت کردووە کە تۆ چی بامان شێوە منیشت لەبیر کردووە سەیری ناخی خۆت بکە سیمبا تۆ زۆر زیاتری لەوەی کە ئێستا هەیت پێویستە کە شوێنی خۆت بگریت لە بازنەی ژیان من چۆن بتوانم بڕۆمەوە منەو کەسەنیم کە پێشترە بوو دەبێت لەبیرت بێ کە تۆ چیت تۆ قوڕی منیت و پاشای ڕاستەقینەی لەبیرت بێ تۆ چیت لەبیرت بێ نا تکایە بەجێ مەهێڵە باوکە باوکە لەبیرت بێت جێ مەهێڵە لەبیرت بێت پێم بڵێ وەچی ڕوویدا ئێستا کەشوهواکە چۆنە کەش و هەواکە زۆر سەیرە سەیرکە دەبینی وانە بەڵێ بەڵام لەوانەیە باکان بگۆڕێت بەڵێ هەندێک جار گۆڕانکاری باشە بەڵێ بەڵام ئەوەندە ئاسان نییە دەزانم کەوا پێویستە من چی بکەم بەڵام گەڕانەوە بەمانە ڕوبەڕوبوونەوەم دێ لەگە ڕابردوو من بۆ ماوەیەکی درێژە لێ ڕادەکەم ئاو ئەوە چیت کرد باشەوە لە بەرچی بوو ئەوەی تۆ باسی دەکەی گرنگ نییە چونکەوە ڕابردوو بوو باشە بەڵام هەر دێشێ بەڵێ تۆ واز لەوە بێنە ڕابردوو دەتوانێت ئازار بەخش بێت بەڵام بەم شێوەیە کە من دەبینم تۆ دەتوانی لێرا بکەی هەروەها لی فێر بە ها بینیت ئەیکەوە ئێستا تۆ چی دەکەیت یەکەم جار من گۆچانەکە لێ دەسێنم نانانە نەخێ نەخێ گۆچانەکە نە هێی ئەوە تۆ بۆ شوێ دەڕۆی من دەگەڕێمەوە زۆر باشە لەسەر کارەکانی خۆت بەردەوام بە بەردەوامە لە شیانکردنەکەی خۆت Oh, no, no. هاتو گۆش خۆری ئای ئایا ئێوە سیمباتان بینیوە؟ علی دەگە تو نەبوو لەگەڵم بوو بەڵام ئێستا ناتوانم بیدۆزمەوە دڵنیا بن لێرە نایدۆزنەوە پاشاکە گەڕاوەتەوە ناتوانم باوەڕ بکەم ئەو چۆتەوە ئاو چوویەوە یعنی کو وەستا ئەوە چ دەقەومێتە لێرکوانێ ها ئەو مەیمونە قات و بێجامە چیە سیمبا چوە ڕوبەڕوی سکار چی؟ بێتەوە سکار کێ دژمنیتی نا نا ئەو مامیەتی ئەو مەیمونە مامیتی نا نەخێر سیمبا گەڕاوەتەوە تاوەکو ڕوبەڕوی مامی بێتەوە بۆیە جێگاکەی بگرێتەوە ئوو سیمبا بوەستە باشە کە تۆ لێرەیت من نەمێز باوەڕ بە تۆ بکەم چی وای لێکردت بگەڕێیتەوە لە کۆتاییدا هەستێکم بۆ دروست بوو کە لێیدام منیش دەرفەتێکم بۆ ڕەخسا تا بیسەلمێنم کە لە لایەکی ترەوە ئەمە شانەشینی منە ئەگە من شەڕی بۆ نەکەم کێ بیکات مەترسە من بەڕووی مەترسی پێ دەکەنم من هیچ شتێکی پێکەنینایی نابینم لە بارێ ئەمەوە دەزانی توخوا کەسی دیتێ بە قسەی خۆی پێ بکەنی دێن تیمۆن پۆمبا ئێوە لێرە چی دەکەن ئەمە خزمەتکاری توینە خاوەن شکو ئا ئەوە لە بەهەندیە ئەمە ئەتینە شەر لەگە مامت دەکەین بەڵێ تیمۆن ئەمە نیشتیمانی منە خۆی چەند زدیکە دێ لە بەو کچەی ئێ باشە سیم باڵ هاتوو بەس ئەمریکا ئەمە لە خزمەت دامە وەی کەمتیار ناوی چەند بەخراپی ڕویشتیا ئەجە مام سیم بات و بەتەمای چ بکە ئێستا فریودان نانە بە ئاخریشەکەی دەکەی هی دەی تیمۆن ئێوە پێویستە شتێک دروست بکەن خێرا ئاجز دەرێ من شاویان لۆ بکەم و پەنجیان لۆ بریم ئەوان کاری خۆیان بە باشی ناکات کار هیچ خواردنێک نییە نێچیرەکان لێرە ڕۆیشتون نەخێر تۆ بە باشی بە دوایانە ناگەڕی تەواو بووە هیچ شتێک لێرە نەماوە ئێمە تەنها یەک هەڵبژاردەمان هەیە پێویستە لە خاکی سەربەرزی بڕۆین ئێمە بۆ هیچ شوێنێک ناڕۆین کەوایە تۆ بڕیاری کوشتنی ئێمە داوە کەواتە بمرە تۆ ناتوانانی ئەمە بکەیت بزانە کە من پاشام هەر شتێکم بوێ دەیکەم ئەگەر تۆ بە قەدەر نیوەی مفاسا پاشا بای من دەزا لە مفاسە باشترە قسەی بێمانامەکە نەخێر تۆ مردووی مفاسا نەخێر ئەوە منم سیمبا تۆ زیندویت پێم بڵێ ئەمە چۆن دەبێت ئەمە گرنگ نییە من گەڕامەوە سیمبا سیمبا من سرم سوڕما کاتێک کە تۆم بینی شۆک بووم وە بە زیندویش ئیش گەورە بووە بابڕۆیت هۆکارێکی شیاوم پێ بڵێ کە تۆ پارچە پارچە سیمبا تۆ پێویستە تێبگەیت فشاری بەڕێوبردنی شانشینێ چیتر تۆ خاوەنی نیت وەرە خوارەوە سکار باشە وا دەکەم بەڵام بەو شێوەی کە باوە بەدڵنیایەوە کێشێکی بچووک لە ئارادایە تۆ ئەوان دەبینی؟ ئەوان پێیان وایە کە من پاشام بەڵام ئێمە نا سیم بە پاشە ڕاستەقینێ هەڵبژار دەکەین خۆتە سکار یان دابەزە یانیش بجەنگە ئۆ ینی دەبێ بە تونتوتیژی کۆتایی پێبێ من حەز ناکەم بەرپرسیارم لە مردنی هیچ کەسێ حەزم لەو شتانە نییە من نامەیە کەس بکۆژم ئەمە یارمەتیت ناداسکار منۆشتم لە بیر کرد ئەیسی دەربارەی هاونیشتیمانەکانت ئایا ئەوانە چیان بەسەر دێ سیمبا و دەربارەی چی قسە دەکات ئۆوا دیارە تۆ نێنێ بچووکەکەی خۆتت پێنەوتون باشە سیمبا ئێستا دەرفەتی ئەوەت هەیە کە بیڵێ پێیان بڵێ کە چێ بەرپرسیارە لە مردی موفاسا پێیان بڵێ دەی من ئەوە ڕاست نییە پێم بڵێ ئەمە ڕاست نییە ئەوە ڕاستە بەڵێ خۆ بینی تەندانی پێدانا بیکوژە نەخێر ئەمە ڕووداو بوو ئەگە لەبەر تۆ نەبووە ئەو زیندوو بوو ئێستا ئەو هەڵی تۆیە کە ئەو مێر خۆ ناتێن کۆڵی لێ بکەین نەخێر تۆ تاوان باری نەخێر من بکوژ نیم سیمبا تۆ دووبارە لە کێشەدای بەڵام خۆ ئەمجارە باوکت لێرە نیە تا ڕزگارت بکە هەروەها هەمووان دەزانن کە هۆکارەکەشی چییە؟ سیمبا! باشە من پێشتر ئەم دیمەنەم لە کوێ بینیوە؟ با بیر بکەمەوە لە کوێ بینیم وو بەڵێ بە بیرم هاتەوە ئەمە هەمان ئەو دیمەنێ کە پێش ئەوەی باوکت بمرێ پێویستە ئێستا منیش نهێنەیەکت پێ بڵێم هەر من بوو کەم و فاسەی باوکتم کوش نەخێر نەخێر نەخێر نەخێر سیمبا تکایە ڕاستەکەیان پێ بڵێ ڕاستەکەی یانی من چی بڵم ئەتەوێتی شتێک بڵە هەمووان دەزانن ڕاستە ڕاستە من کردە با بتوانن چویان لێ بێ بەڵێ من بووم موفاسەم کوشت. لۆت فشە دۆمن وەی وەی پیگو بەراز ئەو دێرشتا من ناناسی ئەکونە مەتاتا ئەتوێشتا جلی نابانج من نەبووە ناوە لێشە نەت ناسی برە لای مارە زانی خەرک چی بە من دەرێ خەرک پێم دەرێ ڕامبۆ باڵ قەپۆستان بشێنم ئەمۆ دێرشتا من ناناسن وەرە کورە وەرە هەرێ وەرە وەرە وەرە وەرە هەموو هەزاری وەرە قەپۆ کردووە بکوژ سیمبا سیمبا تکایە تکایە بە زەید هەبێ ئیتر ژیانت کۆتای پێدێ بەڵام سیمبا من یەکێکم لە خانەوادەکەی تۆ من لە خێزانیەوەم ئەوە کەم تیارەکانن کە دوژمنی ڕاستەقینە ئێمان ئەمە هەموو هەڵی ئەوان بوو بۆ دەبێ باوەڕت پێ بکەم هەر شتێکە تۆ پێت گوتە بووم درۆ بوو تۆ بە نیازی چی بکەیت خۆ ناتوێت تۆ مامی خۆت بکوژی نەخێرسکار من وەکو تۆ نیم ئۆه سیمبا بەڕاستی تۆ خاوەن دڵێکی گەورەی من هیچ شتێکم لەگەڵ تۆ نەما بەڵێنیش دەدەم هەر چۆنێک بێ خۆم بسەلمێنم بۆ تۆ من بەڵێنت پێدە بڕۆ بڕۆسکار هەرگیز نەگەڕیتەوە باڵێ بەدڵنیایەوە هەر چۆنێک تۆ بتەوێ ئاو هاوڕێکانم هاوڕێ وەڵە ئێستا لە بۆ ڕێکەی پارچە پارچەمان دەکا بەڕێ ئەمنیش ئەو هەم جێێ بوو کرادێت و نەخێ نە نوازم لێ بێنن نێنە پێشەوە ئازدە من بێنن پاشایەوە وازم لێ بێنن نەکەن هیچ هەڵەیەک بکەن واز بێنن بۆ ناو ناو دوورکەونەوە لێ وازم لێ بێنن واز بێنە